من ئەتوانم لێرەدا زۆر بە ڕاشکاوی هەموو ئەو خەیاڵانت بۆ هەڵبژێرم کە لە ماوەی ئەو چەند ڕۆژی جەژنەدا بە مێشکمە هاتن هەر بۆ وێنە ئەتوانم بە کورتی باسی هەموو شتانت بۆ بکەم کە لەبارەی خێزانە گەورەکەی فڕۆگنەرەوە هۆنی بوومەوە دەربارەی وەش کە بۆچیە بۆیە دوای شەژمە کچەی پرتەقاڵم ببینێتەوە چەندەها لێکدانەوە بە مێشکما هاتن من ئەتوانم هەموو ئەو شتانت بە دوور و درێژی بۆ باس بکەم یەکێک لە لێکدانەوەکانم وابزانم لە هەمووشیان سەرنج ڕاکێشتر ئەوە بوو کە کچەی پرتەقاڵ زۆر لەوە باشتر بوو کە لەم ژیانەدا بێت هەر لەبەرەوە زۆر بە نهێنی سەفەر یەکرد بۆ ئەفریقا و بە قاچاخ خواردن و دەرمانێ برد بۆ خەڵکە هەرە هەژارەکەی و کیشۆرە ڕەشە بە تایبەتی ژێیبرد ئەو شوێنانەی کە مەلاریا و نەخۆشیە کوشندەکانی تری تێدا بڵاوە بەڵام وەڵامێکی ئاوها مەتەڵی پرتەقاڵەکانی بۆ لێک نایامەوە بەڕاست بۆ نا خۆڕەنگە لەگەڵ خۆیان بیان بە بۆ فریقرا نازانم بۆچی لەوە بەرخەیاڵم بۆەوە نەچوو بوو لەوانەیە هەموو پارە زیادەکانی بەوە بەکارهێنابێت کە فڕۆکەیەکی یەکجار گەورەی پێبگرێت بەڵام جۆرج ئێمە لەوە پێش لەسەرەوە ڕێکەوتین کە بۆ دۆزینەوەی کچەی پرتەقاڵ تەنها دوای نیشانە ڕاستەقینەکان بکەوین ئەگەر هەموو خەیاڵ و فانتاسیایەنەت بۆ باس بکەم کە هێدی هێدی دەربارەی ئەو کچە هاتنە مێشکمەوە ئەوە بێت بۆ ماوەی ساڵێکی ڕەبق لەبەر کۆمپیوتەرەکەما دانیشم و بیان نووسمەوە بەڵام هەر زۆر بە ساکاریەڵێم هێندە کاتم بەدەستەوە نەماوە بەڕاستی بیرکردنەوە لەوە ئازارێکی زۆرمەیات. بەڵام بۆچی خۆمان بە خەیاڵاتەوە بەستینەوە لە ڕاستیە کچەی پرتەقاڵ چەند جارێک تەماشای ناوچاوی کردم و دوو کەڕەتیش دەستی گرتم یەک کەڕەتیش پەنجەیەکی هێنا بە لێوما جگە لەوانش تەنها ئەو چەند وشە کەمەم لەبەردەستایە کە بە یەکترماوەت و هیچی تر مەبەستم لەوەیە گرنگە ئەو قسانەت ڕێک بخەم کە ڕاست و دروست بە یەکترمان وت. لەبەرەوە هەر یەکسەر بە لیستەیەک هەموو ئەو ڕستانە و نووسیەوە و هەوڵمدا بە مەبەستی لێکدانەوەیان بە قووڵی لێیان بڕوانم. ئەی تۆ چی جۆرج؟ ئەتوانی وەڵامی ئەم پرسیارانە بدەیتەوە؟ یەکەم، تۆ زانیەوە هەموو پرتەقاڵی بۆ چیە کڕی؟ دووهەم، ئەتوانی پێم بڵێی بۆچی لە قاوەخانەکەدا بە قوڵی تەماشای ناوچاوی کردم و دەستی گرتم بەڵام تەنانەت یەک گوشەشی لە دەم نەهاتە دەرەوە؟ سێهەم، بۆم ڕوون بکەرەوە پێم بڵێ بۆچی دانەدانە لەو پرتەقاڵانە وردەبووەوە کە لە یۆنگستۆرکدا دەیکڕین؟ بڵێیت بۆ ئەو بووبێت کە هیچ دانەیەکیان لەوانی تر نەچێت؟ چوارەم، تۆ زانیت بۆچیە بۆیە شەش مانگ تێپەڕیبایە ئەو جا یەکتریمان ببینایەتەوە؟ پێنجەمیش، ئەتوانی مەتەڵە هەرە گەورەکەم بۆ هەڵبێنیت و پێم بڵێیت ئەو لە چۆ ناوی منی ئەزانی؟ ئەگەر بتوانیت وێنەی ئەو مەتەڵانە دەربخەی، ئەوا پێدەچێت لەسەر ڕێگەی ڕاست بیت و بتوانیت وەڵامی پرسیارە هەرە گرنگەکەم بتەیتەوە کچەی پرتەقاڵ چێە بڵێ ئەوی شێشێک بێت لە ئێمە یان لە حقیقەتێکی ترەوە هاتووە تۆ بڵێ لە جیهانێکی ترەوە نەهات بێت و ناچار بێت بۆ ماوەی شەش مانگ بگەڕێتەوە ئەو جا بێتەوە ناومان جۆرج من نەمتوانی نیشانەکانی لێک بدەمەوە نەمتوانی هیچ شتێک دەستنیشان بکەم کەمێک پاشەوەی کچەی پرتەقاڵ بەجێ هێشتم تەکسیکی تر هات و من گرتم گەڕامەوە بۆ هۆمفلای و جەشنم لەگەڵ خێزانەکەما کرد ئەو زستانە ئاینا تەنها یە خۆزگەیە خواست ئەویشەوە بوو کە لە تریڤاندا خلیسکێنەی سەر بەفر بکات لەبەرئەوە وەک دیارییەک جووتێ دەستکێشی نایابی خلیسکێنەم بۆ کڕیبوو، بە پەرۆشەوە چاوەڕوان بووم لە دوای نانخواردن دیارەکەی بکاتەوە بیبینێت. جگە لەوەش قوتوویەک خواردنی گرانبەهام بۆ پشیلەکەی کڕیبوو. ئەو دیوانە شیعرەشم بۆ دایکم کڕی کە زیاد لە ڕادە مشتومڕی لەسەر کرا و بە زمانی سویدی و فیرلەندی دەرچوو. مارتا تیکانێن نووسیبوو ناوی چیرۆکی خۆشەویستی سەدە بوو بۆ باوکیشم ڕۆمانێکی ئێرلین گەڵسفیکی نووسەری نەرویجی گەنجم کڕی بوو خۆم ماوەیەک لەوە پێش ئەو ڕۆمانم خوێندەوە و پێم وابوو باوکم حەزی لێ بکات بەڵام شتێکی تریش لە ئارادا بوو ئەو کاتە خۆشم خەیاڵم بەوە لێدا کە شتێک بنووسم ڕەنگە هەر لەبەرئەوەش بووبێ کە زیاد لە ڕادە پێم خۆش بوو ڕۆمانی نووسەرێکی گەنج بۆ باوکم بکڕم. ئەو کاتە من زیاترێک لە ژوورە بچکۆلەکەی تەنیش ژووری دانیشتن نەخەوتم. ئەمڕۆ کە ئەو ژوورە ژووری تۆیە، بە لایەنی کەمەوە لە کاتی ئێستادا کە ئەم شتانە ئەنووسم. بەڵام وەگەزانی کاتێک کە ئەم نووسراوە ئەخوێنیتەوە، نازانم کێ ئەو ژوورە بەکارهێنێت نامەوێت باسی جەژنی ئەو ساڵت بۆ بکەم هەڵبەتە بۆی شان بەشانی هێڵی سەرەکی چیرۆکەکەمان بڕۆین بەڵام هەر تەنها ئەمەوێت ئەوەندە بڵێم کە شەوی یەکەمی ئەو جەژنە خەو نەچوە چاوم گەیشت بوومە نیوەی نامە دوور و درێژەکەی باوکم بەڵام لەوێدا ناچار بووم خۆم بگەێنمە تەوالێتەکەمان بێگومان خەتای خۆم بوو چونکە ئەو هەموو کۆلایم خواردەوە لە دڵی خۆماوتم شەیتان ناچار بووم بە ژووری دانیشتنەکە و ساڵۆن و داڵانەکەیا بڕۆم لە هەموو شوێنێکدا ئەکەوتمە ژێر چاوی پڕپەرۆشیەوە ناچار بووم بە بەردەمی ئەو هەموو چاوە بە پەرۆش و بەدیقەتەدا تێپەڕم بەڵام چارم ناچار بوو دەرگای ژوورەکەم کردەوە نووسراوەکەی باوکم لەسەر جێگاکەم دانا و دەرگاکەم بە دوای خۆمدا بە کلیل داخستەوە کلیلەکەشم خنیە گیرفانمەوە یەکسەر هەر چواریانم لێ پیا بوون هەوڵمە وا خۆم نیشان بدەم کە گوێ نادەمە چاوەپەڕ پرسیارەکانیان دایکم پرسیاری لێکردم وتی هەروا زوو تەواو کرد لەوێدا دایکم هەر لە نیشانەیەکی گەورەی پرسیارە چوو ئاخۆ چیم خوێنبێتەوە یۆرگن وتی دڵی تەنگ کردی هەرە بواە وای پیشان بدایە کە بەزەی پێمایەتەوە چونکە بێ باوک بووم بەڵام بەردەوام تا ئەو پەڕی ڕادە هەوڵێ شوێنی ئەوم بۆ بگرێتەوە بۆ من بەو شێوەیە بوو ڕەنگە نەکرایە لەوەش باشترێک بێت بەڵام خۆ ناتوانێت بڵێت بەزەیم بەداکیە هاتۆتەوە چونکە مێردەکەی لە دەستدا و هاوکاتیش خۆی بخاتە شوێنی هەمان ئەو پیاوەوە یان ڕاسترێک بڵێم ڕێک بچێتە هەمان جێگەی خەوەکەیەوە وابزانام یۆرگێن لە قوڵایی ناوەیدا پێی خۆش بوو کە باوکم مردووە ئەگەر وانەبواە ئەوە مەریەمی نەدەبوو ئەتوانم بڵێم ئەگەر وانەبواە ئەو کاتە منیشی ناناسی ئەمەیە کاڵێن یەکێگەمرێت و یەکێکی تر سوودی لێ بینێ بینیم پەرداخێکی گەورەی ویسکی تێکردبوو ئەو جارجارێک پێکێ ویسیە خواردەوە بەڵام تەنها لە ڕۆژانی شەمە و یەکشەمە بەڵام ئەو ڕۆژە دووشەمە بوو من پێم وانە شەرمی لەوە بکردبێت کە بە خۆی و پەرداخێک ویسکیەوە لە ژووری دانیشتنەکەی وەستا بێ من مەبەستم لەوە نەبوو کە ناوی ئەوم هێنا بەڵام ڕەنگە کەمێک شەرمی لەوە کرد بێت کە من دەرگای ژوورەکەم بە کلی داخستووە و خەریکی خوێندنەوەی شتێکم کە باوکە ڕاستەقینەکەم کەمێک بەر لە مردنی بۆی نووسیوم ئەو کاتە یۆرگێن بە هیچ شێوەیەک ماڵی ئێمەی نەدەناسی من کە مناڵ بووم هەنێجار پێمەوت میوان هەڵبەتە قسەکەم مناڵانە بوو بەڵام هەر بەوە مت کە پستی بکەم باپیرم جگەرەیەکی پێکرد و پرسی یان هێشتا ماوتە تەواوی بکەی ئەو لە بابەتەکە تێگەیشتبوو. منیش وتم، تەنها نیوەیم خوێندۆتەوە و ئێستاش ئەبێ بچمە تەوالێت. ئەو جانەنکم هەڵیدایە وتی، بەڵام پێت خۆشە کە ئەو شتانە خوێنیتەوە؟ لە وەڵامیەوە وتم، نامەوێ لەو بارەیەوە هیچ شتێک بڵێم. سیاسەتمەدارەکانیش ئا بەو شێوەیە وەڵامی ڕۆژنامەنووسەکان ئەیەنەوە کە پرسیارێکی سەختیان لێ ئەکەن. ڕۆژنامەنووس و دایک و باوک لەو خاڵەدا لەیەک ئەچن کە هەردووکیان پەرۆشی زانینن. هەروا سیاسەتمەدار و مناڵیش لەو خاڵەدا لەیەک ئەچن کە هەردووکیان بەردەوام پرسیاری هەستیاریان لێکرێت و هەروا بە ئاسانیش ناتوان وەڵامیان بەنەوە. ڕەنگە ئالێرەدا لە کاتی خۆیا بێت کە کەسایەتییەکانی ناو ئەم چیرۆکەتان پێ بناسێنم. پێشم خۆشە لە دایکمەوە دەست پێ بکەم. چونکە لە هەمویان باشترێکی ئەناسم. دایکم چل ساڵی پڕکردۆتەوە. بە بڕوای من وەک کەسایەتی ژنێکی پێگەیشت و سەربەستە. بەلایانی کەمەوە ئەوێرێت ڕای خۆی بڵێت. بەدەر لەوەش دایکێکی میهرەبانە. لێرەدا تەنها بیر لە شێوەی هەڵسوکەوتی لەگەڵ مریەمدا ناکەمەوە بەڵکو لەگەڵ منیشدا هەروایە. زیاد لە ڕادە ناز مەکێشێ و جاری وا هەیە بە شێوەیەک قسەم لەگەڵ ئەکات هەر ئەڵێی دوو سێ ساڵ لەم تەمەنەی خۆم پشکۆلەترێکم. من بە شێوەیەکی گشتی کە بەو شێوەیە قسەم لەگەڵ ئاکات هێندە گوێ نادەمێ. بەڵام ئەو کاتانە پەست دەبم پێی کە لە ماڵەوەم و برادەرێکی قوتابخانەم لەگەڵایە لەواچێ چێژ لەوە بینێت لەبەر چاوی برادەرەکانما نیشانی بدات کە من کوڕە پچکۆلەکەیم. هەرچەندە لە ڕاستیدا بە باڵا یەک دوو سانتیمەترێک لەو درێژترم. کەڕەتێکیان لەگەڵ مارتینی برادەرمە لە ژووری دانیشتنەکەمان یاری شەتڕەنجمان ئەکرد. دایکم بە خۆی و شانەیەکەوە هاتە لای قەنەفەکە و دەستی کرد بە قژ داهێنانم. لەوێدا بە ڕاستی ڕای خۆم پێ وت. من پێم خۆش نییە لە دایکم تووڕە ببم. ئەو کەڕەتە نەک هەر تووڕە بووم، بەڵکوو گڕم لێ دەبەوە. بەڵام ناچار بووم حسابێک بۆ مارتین بکەم. ناچار بووم هێندە نیشانی مارتین بدەم کا توانم سنوورێک بۆ شتەکان دابنێم. دایکم دەرپەڕیە چێشخانەکەوە. بەڵام پاش بیست دەقەیەک بە خۆی و کاکاوی گەرم و چێکەوە هاتەوە بۆ لامان. مارتین لە خۆشیدا فیکەیەکی لێدا. بەڵام من لە پاش ئەو ڕووداوە هەستم بە شەرمە کرد کە بەو شێوەیە خزمەتمان بکا. خەریک بوو ڕابکەمە چێشخانەکە و بەدوای بیرەیەکدا بگەڕێم. دڵی خۆش ماموت ئەگەر بیرەشی لێ نەبێت ئەوا زانم یۆرگن بتڵەویسیەکەی لە چ شوێنێکدا دانێت بەڵام خۆش بەختانە مارتین کوڕێکی قۆشمەیە و بێگومان دواتریش کەوتینە باسکردنی دیمەنەکە وابزانم لە پاشەوەی کە پێم وت دایکم مامۆسای هوەرە جوانەکانە کەمێک زیاتر ڕێزی لێگرت هەرواوتم ئەگەر پیکاسۆیەکی نوێسەری هەڵدا ئەوە زانیت چێوانەی پێوتۆتەوە لە پاش ئەو ڕووداوە ناخۆشەوە هەستم کرد لە بەرژەوەندی خۆمدایە کە ڕێزی بەرز بکەمەوە. سەختە وەسفی دایکی خۆت بکەی بە تایبەتیش لایەنی زەوق و حەزی بەڵام لە ڕاستیدا دایکم حەزێکی زۆر دیاری هەیە شێتی نخڵی بەڵەکە حەزی لە هەموو جۆرەکانی شێتی لە هەموو کون و قوژبنێکی ماڵەکەدا بەڵەکە بینم لە هەموو شوێنێکدا قوتووی فازیەر و بەڵەکی ئینگلیزی ئەدۆزمەوە. وا ماوەیەکیشە بە دزییەوە ئەیانخوات، چونکە من و یۆرگن باسی کێشەکەی ئەکەین و لەگەڵ ئەو خۆ خراپەیدا ڕووبەرڕووی ئەکەینەوە. یۆرگن پێی وایە بەڵەک فشاری خوێن بەرز ئەکاتەوە. ڕەنگە ئەوەش زیادەڕۆیی بێت، بەڵام بەهەرحاڵ خووەکەی لە ڕاددە بەدەر تێپەڕیوە و وای لێهاتووە کە ئەچینە بازاڕ و کیسەیەک بەڵەک یان قوتوێکی بەڵەکی ئینگلیزییە کڕین، داوامان لێکات پەیمانی بدەمێ کە لای یۆرگن باسی نەکەم. ئەگەر بە دوو وشە باسی لایەنی هەرە بەهێزی دایکم بکەم، ئەوا ئەڵێم مەزاجی باشە. بەڵام ئەبێت هێندەش بڵێم کە لایەنە هەرە لاوازەکەی مەزاجی خراپە. کەم ڕێکەوێت ئەو لایەنە دەرەکیەکەم بۆ جودا بکرێتەوە بە شێوەیەکی گشتی دایکم مەزاجێکی باشی هەیە بەڵام جارجارێک بەڕاستی پەس دەبێت مەبەسم لەوەیە هەردەمە و مەزاجێکی هەیە و قەت شتێک نییە لەو بینەدا جوانترین قسە بەلای دایکمەوە ئەمەیە بەر لەوەی بخەوین بایاریشی کاغەز بکەین ئنجا با بینە سەر باسی یۆرگن. باڵای ئەو مەترێک و حەفتا سانتیمەترە و بەو شێوەیەش ڕێک هێندەی دایکم درێژە. لەبەرەوە بە بەراوردکردنی لەگەڵ پیاوێکی لەو تەمەنەدا هێندە درێژ نییە. زۆر کەس کورتی باڵا وەک کەم و کوڕیەکە بینن. بەڵام بارحاڵ ئەوە تەنها نوقسانی نییە کە ئەو هەیەتی. ئەو لەسەر ئەوەشەوە قژی سوورە، ڕەنگی پێستی سپییە و هەرگیز لەبەر خۆردا ڕەنگێکی قاوەیی باو ناگرێت، بەڵکو پێستی لەبەر خۆردا ڕەنگێکی مەیلەوپەمەیی وەرەگرێت. وەک وتیشم قژی سوورە، لە ڕاستییا تووکی قۆڵ و دەستیشی سوورە. لەوە پێشیش وتم کە لەسەر مۆدە ئەڕوات. هەنێ جاریش پێی خۆشە کەمێ خۆی دەرخات. هەموو پیاوێک لەسەر ڕفەی ناو گەرماوەکەیدا سێ جۆر سپرای لەش و چوار جۆر کۆڵۆنیا دانانێت. هەموو کەسێکیش ناوێرێ بە کراسێکی ئاوریشمی ڕەش و چاکەتێکی بێجی کاڵی لە مووی حوشتر چنراو بچێتە ناو بازاڕەوە. بەڵام یۆرگن ئەوەی لەدەست دێت. لە هەموو شتێک خراپتریش ئەوەیە کە لێی دێت. بەڵام لەگەڵ وانەشدا یۆرگن پۆلیسە و لە بەشی تاوانکاری کارەکات. هەمیشە ئەوەمان دێنێتەوە یاد کە سوێندی نەهێنی پاراستنی خواردووە. بەڵام هەموو کاتێ ناتوانێ پێ بە پێی ئەو سوێندە بڕوا. من خۆم بەلایەنی کەمەوە یەک دوو کەڕەتێک هەندێک زانیاری زۆر گرنگم دەربارەی یەک دوو تاوانی گەورە لێوەرگرت. تەنانەت هێشتا لە ڕۆژنامەکانا بڵاو نەکرابوونەوە بڕوای بە من هەیە و ئەوەش سیفەتێکی باشە یۆرگی نەزانێت کە من ناچم باسی نهێنی کاری پۆلیس لە لای خەڵکی بدرکێنم یۆرگێن لەو کەسانەیە کە پێیان وایە زۆرە زانن بەڵام هەمیشە شتەکانی بەو شێوەیە ناشکێتەوە ماوەیەک لەمەوبەر چووین بۆ بازاڕی ئیکیا بۆ ئەوەی کەنتۆرێک بۆ ژوورەکەم بکڕین. ماوەیەک بوو زۆر گلەییان لەوە کرد کە من جلەکانم لە هەموو کون و کەلەبەرێکی ماڵەکەیا بڵاوەکەمەوە، بەڵام لە ڕاستییا پێوەیان نەنا، چونکە هەرگیز ڕووی نەداوە تەنانەت جووتێک گۆرەویش لە قاتی سەرەوە دابنێم. ئاخر لێرەدا ئەبێ هێندەش بڵێم کە من زۆر بە دەگمەن پێیەخەمە قاتی سەرەوە. پێکەوەلکانی پارچەکانی کەنتۆرەکەی ئیکیا هەموو پاشنیوەڕۆکەی برد. ئینجا بە درێژایی ئێوارەکەش باسی ئەوەمانەکرد لە چ شوێنێکا دایبنێین. یۆرگنەی وت ئەبێت لە پشتی درگاکەوە بینووسێنین بە دیوارەکەوە. بەڵام من بە هیچ جۆرێک ڕازی نەبووم لەوێدا بێت. منم وت هەرچەندە نیو سانتی مەترێکی یەچێتە سەر پەنجەرەکە بەڵام لەگەڵەوەشدا هەرەبێت لە تەنیشت پەنجەرەکەوە دایبنێین. وتم ژوورەکە ژووری خۆمە و بە هیچ شێوەیە گوێ نادەمێ گەر نیو سانتی مەترێ پەنجەرەکەم بگرێت. هێندەشم هێنایەوە یاد کە من لەو زیاترێک لەو ماڵەدا ژیاوم. بەڵام لەسەروو هەموو ئەوانەشەوە من پێم وابوو بێسوود بێت گەر دۆڵابەکە لە شوێنێکا دابنێین کە دەرگاکەی نەکرێتەوە هەتاکو دەرگای ژوورەکە دانەخەین بێگومان دواتر هەر لەو شوێنایە داماننا کە من ویستم بەڵام بۆ ماوەی شەو ڕۆژێ قسەی لەگەڵا نەکردم دواتریش کە کەوتەوە قسە لەگەڵما دیار بوو زۆری لە خۆیە کرد لایەنی هەرە بەهێزی ئۆرگن ڕەنگە لەوەیە بێت کە ئامادەیە هەموو کاتێکی بەتاڵی بۆ ئەوە تەرخان بکە کە من بکاتەوە شەوانێک ئەو دەڵێت هەموو کەسێک کە لە دایکە بێت ماسولکەی هەیە بەڵام ماسولکە بۆ ئەوە کراوە کە بەکار بهێنرێ لایەنی هەرە لاوازیشی دەبێت لەوەدا بێ کە هێندە ناچێ بە مێشکیا کە من نامەوێت ببمە وەرزشەوان و پلانی ترم لە خەیاڵایە من پێم وانییە یۆرگن مەشقکردنم لەسەر سۆناتای تریفە بەرز بنرخێنێ هیچ گومانم نییە کە جوانترین وتە بەلای یۆرگنەوە ئەمەیە گرنگترین شت شێوەی تێڕوانینمانە. بەر لەوەی باسی نەنکم و باپیرەم بکەم، ئەمەوێ هێندە بڵێم کە من زۆر باشیان ناسم. بەلایەنی کەمەوە هێندەی یۆرگنیان ناسم. چونکە لە ماوەی چەند ساڵی ڕابردوودا لە ماڵەکەی تۆسنبێرگدا زۆر لەلایان ماومەتەوە. بە تایبەتیش لەو ماوەیەدا زیاترێک لەلایەنە مامەوە کە دایکم و یۆرگن تازە ببوونە دەستگیرانی یەکتری. ئەو کاتە من تەمەنم دە ساڵ بوو. ئێستاش لەو بڕوایەدام کە یۆرگن و دایکم ئەگەر بۆیان نەلوایە جار جارێک بۆ ماوەی چەند ڕۆژ و چەند هەفتەیەک لەسەر یەک دوورم بخەنەوە، ئەوا قەت نەیانەتوانی ببنە دەزگیرانێکی ڕاستەقینەی یەکتری. مەبەستم نییە وەک گلەییەکەوە باس بکەم، بەڵکو بە پێچەوانەوە، من هەمیشە پێم خۆش بووە کە سەردانی توسنبێرگ بکەم. بەدەر لەوەش، پێم وایە دایکم و یۆرگن عاقڵیان کرد کە لە ماوەی یەکەمی یەکتر ناسینیاندا منیان دوورخستەوە. بەڵام لەگەڵ ئەوەشدا ئەبوایە خۆم لەسەر چەندەها شت ڕابهێنایە کە ڕەتێکیان چوومە سەرەوە بۆ ئەوەی شەوشادیان لێ بکەم بەڵام بینیم لە ژێر لێفەکەدا خەریکی دەستبازی بوون ئەو دیمەنەم بەلاوە جوان نەبوو لەبەرە زۆر بە هێواشی بە پلیکانەکاندا هاتمە خوارەوە ڕەنگە ئەگەر یۆرگن باوکی ڕاستەقینەی خۆم بواە ئەو کاتە بە جۆرێکی تر ڕفتارم کردایە ڕەنگە واش نەبێت لە ڕاستیا دیمەنەکەیان بێزاری نەکردم بەڵام خۆ هەر هیچ نەبێ ئەیانتوانی دەرگای ژووری خەوەکەیان دابخەن خۆیان توانی بڵێن ئەچینە خەوین ئیتر منیش تووشی ئەو حاڵەتە نابووم و هەسم ناکرد کە بێ عقلم ئیتر منیش هەسم ناکرد کە تەنهام وا تەمەنی نەنکم دەگاتە حەفتا و زۆربەی ژیانی وەک مامۆستایەکی گۆرانی وتن بردۆتە سەر هەموو جۆرە مۆسیقایەکی پێ خۆشە بەڵام بە پلەی یەکەم ئارەزووی پۆچینییە. نەنکم هەر وەک ئەرکێکی گەورەی ژیانی خۆی ئەبینێت کە وام لێ بکات حەزم لە ئۆپێرای لا بۆهێمە بێت. بەڵام بە ڕاستی من پێم وایە ئۆپێرای ئیتاڵی زیاد لە ڕادە گەشبینی پێوە دیارە و ئۆپێرای لا بۆهێمەش لەو حاڵەتە بەدەر نییە بەڵکوو تێکەڵەیەکی خۆشەویستی و نەخۆشی سی لە و هیچی تر. لە لایکی تریشەوە نرکم عاشقی سروشتە بە تایبەتیش شێتی بولبولە هەموو جۆرە خواردنێکی دەریاشی پێ خۆشە و زەڵاتەیەکی دەریایی تایبەت بە خۆشی داهێناوە ئەو پێی ئەڵێ زەڵاتەی تۆسنبێرگ ڕۆبیان و نەرمەی قرژانگی دەریایی و ماسی تێکەڵەکات تامی ماسیەکەی لە هەمووی خۆشترە هەموو پایزێکیش بۆ قاچگڕنین لەگەڵ خۆیدا ئەمبا بۆ تیومە. لایەنە هەرە بەهێزەکەی نەنکم ناوی هەموو بولبولەکان ئەزانێت و ڕێکیش ئەزانێت لە چ شوێنێکدا هێلا ناکەن. لایەنە هەرە لاوازەکەی نەنکم بەداخەوە ناتوانێت خواردن لێ بنێت ئەگەر گۆرانیەکی پۆدشینی لەگەڵا نەڵێت. من قەت ڕۆژێک لە ڕۆژان پێم نەوتووە کە واز لەو خووە بهێنێ. بەڕاستی نەموێراوە هەوڵی ئەوە بدەم. چونکە خواردنەکانی نەنکم لە ڕاددە بەدەر بە تامن. جوانترین قسە بە لای نەنکمەوە جۆرج وەرە لامەوە دانیشە با کەمێ لەگەڵ یەکا قسە بکەین.